ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بەهیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. نافتا و مێرکۆسور بە نەبوونی سیاسەتێکی دینامیکی و نیازداری ئەمریکا ڕەنگە مێرکوسور ببێتە وێنەیەکی ئەو ڕێبازە ئەوروپاییانەی ناسنامەی سیاسی ئەوروپا بە جیال لە سیاسەتی وڵاتەیە گرتووەکان دیارریەکەن ئەگەر دژی نەبن بە تایبەت لە برازیلدا. سەرکردە گەلێکیش هەن سیاسەتێکی ئەمریکای لاتینی یەکگرتوو ڕایە نەکێشێ کە بەرەو ڕووی وڵاتەیەکگرتووەکان و نافتا بوەستێتەوە. کاردۆسۆی سەرۆکی برازیلەڵێ مێرکۆسور بۆ ئێمە چارەنووسە، لە کاتێکدا ڕێکەوتنامەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا تەنها ڕێگایەکە. بەڵام ئەگەر سەرکردەکانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی ڕێگایەک نەدۆزنەوە بۆ گونجاندنی چارەنووس و ڕێگەچارە پێکەوە، یان ئەگەر وا دابنێین ئەو دوو وشەیە یەک شت ناگەیەنن، ئەوە ئەو کۆمەڵگایانەی خاوەنی مێژوویەکی هاوشێوە و دامەزراوەی ئازادن لە سەدەی بیست و یەکەمدا هەمان ئەو ڕێگای خۆوێرانکردنە ئەگرنەوە بەر کە سەرچاوەکانی لە سەدەی بیستەمدا وشکەڵاتن. لە کاتی نووسینەوەی ئەم دێڕانەدا برازیل و وڵاتە یەکگرتووەکان لە کێبرکێیەکی بێدەنگدان. ئەوەی ناهێڵێت دەربکەوێت دوودڵی نواندنە لە ئاشکراکردنی و هەستکردنە بەوەی ئەو ململانێ کراوەیە زیان بە بەرژەوەندییە ئابوورییەکانی هەردوو لایەنە گەیەنێ. هیچ هۆیەک نییە وەها لە وڵاتەیەکگرتووەکان بکا پێشەوانی تر دەست لە ڕێگای شەراکەت بەربدا چونکە زۆر شت دەتوانێ بچنێتەوە لە سایەی پتەوکردنی پەیوەندیە دوو قۆڵیەکانیدا لەگەڵ دراوسێکانی باشوور بە تایبەت مەکسیک و برازیل و ئەرژەنتین لە کاتێکدا زۆر بە دیپلۆماسیەتێکی شڕوپڕەوە دەستی کردووە بە بەکێشکردنی هەریەک لە نافتاو مێرکوسور بەرەو ناوچەی بازرگانی ئازادی نیوەی ڕۆژاوای گۆی زەوی. مەکسیک پەیوەندییەکی تایبەتی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا هەیە، دووهەم شەریکی بازرگانییەتی. نافتا کە لە سەرەتای دامەزراندنیەوە لە هەردوو لای ڕیۆ گراندییەوە هێرشی ئەوەی کرایە سەر، گوایە هاوسەرگیرییەکی مەحاڵی نێوان هەژار و دەوڵەمەندە. گۆڕدرا بە سەرکەوتنێکی سەرسوڕهێنەر، لە ئەنجامیشدا مەکسیک سەرلەنوێ خۆی داڕێژێتەوە. لە مەکسیکی کۆندا، پاڵفتەیەک لە سیاسەتمەداران کۆنترۆڵی کارە بازرگانییەکانیان کردبوو، بەوانەیشەوە کە سەر بە حکوومەت بوون، ئەوانەیش کە تازە دەهاتنە ناو کایەکەوە پێشوازی نەدەکران. مەکسیکی کۆن، ئەو مەکسیکەی بایەخی بە تراژیدیاکانی ڕابردوو زیاترەدا تا بە دەرفەتەکانی ئایندە، نوقمی کاروباری ناوخۆیی بووبوو. هەروەها لە نێوان چەندین سووڕی گەشە و کشانەوە و پێشکەوتن و گەندەڵیدا گیری خواردبوو. بە چاوێکی پڕ لە ئێرەیی و ترسەوە سەیری باکووری خۆی کرد و بە خۆڕسک دژی هەموو شتێکە وەستایەوە کە وڵاتە یەکگرتووەکان لە کاروباری نێودەوڵەتیدا بەرگری لێبکردایە. لە هەمان کاتیشدا خۆشحاڵ بوو بەو دڵنیاییەی هەیبوو سەبارەت بەوەی هەر تەحەدایەکی ئەمنی ڕووی بکردایەتە نیوەی ڕۆژاوای گۆی زەوی، دواجار لەلایەن گرووپی باکوورەوە بەرپەرچدرایەوە. ئەمڕۆ کێبەرکێ و شەفافیەت جێگای پاوەنکردن و بۆندە نهێنییەکانیان گرتۆتەوە. زۆربەی مەکسیکییەکان ئێستا بەپەرۆشن بۆ چاکسازی. بەشێکی ئەمە ئەگەڕێتەوە بۆ هێزە مێژوویی و ئابووری و تەکنەڵۆژی و کەلتوریەکان کە لە هەموو جێگایەکدا ئەوان وێنەی کۆمەڵگاکان ئەکێشنەوە. بەڵام گۆڕانکاریەکان بە ڕادەیەکی زۆر ڕەنگدانەوەی ئەزموونە دانسقانەکانی مەکسیکن. ئەوەتا سەرۆک کارلۆس سالیناس دی گۆرتاری کە لە ساڵی 1970 و لە ڕێی هەڵبژاردنێکی پڕ گەندەڵیەوە گەیشتە دەسەڵات، چاودێری ئازادی ئابووری کرد و ئازادییەکی زیاتری بەخشی بە هێزە ڕکابەرەکان و دەسەڵاتی دەوڵەتی بەسەر کەرتی ئابوورییەوە کەمتر کردەوە. ئەوەی ڕێگای خۆش کرد بۆ سازدانی دانوستان لەبارەی ڕێککەوتننامەی بازرگانی ئازادی ئامریکای باکوور، نافتا. دواجار سالیناس و ئەندامە تەکنۆکراتەکانی حکوومەتەکەی تووشی نشوست هاتن. هەڵبژاردنێکی ئازاد و بێ خەوش بێ. کاتێک ڤیشنتی ڤۆکس لە ساڵی دوو هەزار دا دەسەڵاتی گرتە دەست، یەکەمین سەرۆکی مەکسیکی هاوچەرخ بوو لە ڕێی هەڵبژاردنێکی ئازادەوە هەڵبژێردرابێ کە لە ڕێی سیستەمێکی ڕاستەقینەی فرەحیزبییەوە وڵات بەڕێوە ببا. فۆکسیش کۆمەڵێک تەحەدای بۆ مابۆوە، شێوازیی پادشایەتی لە بەڕێوەبردنی وڵاتدا، هەڵبژاردنێک کە ئەبێ لەگەڵ بنەمای جیاکردنەوەی دەسەڵاتەکاندا بگونجێنرێت و پارلەمانێک خۆی خاوەنی زۆرینە نەبوو تیایدا. فۆکس. یەکەمین سەرۆکە لە ماوەی حەفتا ساڵدا سەرکردایەتی پارتێکی دەسەڵاتدار بکا کە زۆرینە نییە لە ئەنجوومەنی پیراندا و دەسەڵاتی بەسەر کایەی دادوەریدا نییە. لە شوێن دەستە باشەکانی پارتی دەسەڵاتداری پێشوو پارتی شۆڕژگێڕی دەستووری کە بە زمانی ئیسپانی بە PRI ئەناسرێ، ئەوەیە کە لە کەمکردنەوەی بەرهەڵستیەکانی چەپڕە و ڕاستڕەوە توندڕەوەکاندا لێهاتووە. پاش دوورکەوتنەوەیشی لە دەسەڵات زیاتر پێچێت PRI فرمێسک بۆ ئەو خەسڵەتەی هەڵڕێژێ. زۆر لە مەکسیکیەکان لەبەر ئەوە نەبوو کە پشتگیری فۆکسیان کرد، چونکە بەرنامە میانڕەوەکەیان لا پەسندە وەک ڕاستڕەوێکی میانڕەو. بەڵکو لەبەر ئەوەی ئەیانویست کۆتایی بە پاوانکردنی دەسەڵات لەلایەن PRI-ەوە بهێنن، چونکە پاش جێگیربوونی ڕژێمی نوێی مەکسیکیش زیاتر پێچێ بگەڕێنەوە بۆ پشتگیریکردنی ئەو پارتانەی خۆیان پێیان باشن. ڕەنگیشە مەکسیک بەرەو هاوپەیمانییەک بچێ لە نێوان ڕاست و چەپدا وەک ئەوەی لە زۆر سیستەمی پارلەمانی ئاوروپاییدا هەیە، ئەمەش، لەگەڵ خۆیدا پێویستیی پێکهێنانی حکوومەتێکی هاوپەیمانی دێنێتە پێش کە ئەزموونێکی نوێیە بەنیسبەت سیستەمی سیاسیی مەکسیکەوە. فۆکس کۆمەڵێکی زۆر ئەرکی لەبەردەمدایە، هێشتا سامان لە چینی بڕێکی زۆر کەمی دانیشتواندایە، کرێی ڕاستەقینەکانیش زۆر لەوە کەمترن بتوانن ماڵێکی شیاو بۆ زۆرینەی هەرە زۆری دانیشتوان فەراهەم بکەن پارە و پوڵی مادە سڕکەرەکانیش پۆلیس و سیستەمی دادوەری بەرەو گەندەلیە بن ژێرخانی وڵاتیش لەگەڵ دەرفەتە ئابووریە نوێیەکاندا نایەتەوە سیستەمی فێرکاریش لەگەڵ داخوازیەکانی سەدەی بیست و یەکەمدا ناگونجێ. لە هەمان کاتدا مەکسیک لە شوێنێکی زۆر لەباردایە کە توانای ئەوەی ئەداتێ سوود لە پەیوەندیەکانی ببینێ لەگەڵ وڵاتە یەکگرتووەکان. وڵاتێکی تر نییە بەو ژمارەی دانیشتووانە سنوورێکی دوور و درێژی لەگەڵ دراوسێیەکی دەوڵەمەندی وەک ئەمریکا هەبێ. بەڵام ئەگەر تەنها جوگرافیا بەس بوایە مەکسیک زۆر دەمێ بوو سەرکەوتنی ئابووری بەدەس ئەهێنا. دوو گۆڕانکاریش هەن دوو دەروازەی نوێ لە بەردەمی دەرفەتەکاندا کەنەوە نافتا و بە جیهانی بوون نافتا بازرگانیەک و پارە وەگەڕخستنێکی لێکەوتەوە کە لە سەر و تەنانەت گەشببینترین پێشببینیەکانیشەوە بوون بەشێکی ئەوەش ئەگەڕێتەوە بۆ گەشەی پێوانەیی وڵاتە یەکگرتووەکان بەڵام دیسان ئەگەڕێتەوە بۆ ئەو پێگەل لەبارەی مەکسیک کەوای لەیەکە سوود لە بەجیهانی بوون ببینێت ئەوەتا ئامرازەکانی ئابووری نوێ بە جیهانی بوو لە هەمان کاتدا و تا ڕادەیەک بە هەمان نرخی وڵاتە پیشەسازیەکان ئەگاتە مەکسیک. بە لەبەرچاوگرتنی ئەوەی تەکنۆلۆژیا کلیلی گەشەکردنە ئەوە هەر وڵاتێک ئامادەی بەکارهێنانی بێتوانێ سەرکەوتوو بێ بە تایبەتیش ژمارەیەکی زۆری لاوان کار لەسەر کۆمپیوتەر و ئینتەرنێت بکەن وەکەوەی لە مەکسیدا هەیە بە لەبەر چاوگرتنی ئەوەیش کە لە سەدا 65 دانیشتوانی مەکسیک 35 ساڵیان تەواو نەکردووە ئەوە مەکسیک ئەتوانێت خاوەنی ڕۆڵێکی سەرەکی بێ لە ئابووری جیهانیدا، بە مەرجێک چاکسازی ڕیشەیی بێنێتە ناو سیستەمی فێرکاری و خەرجییە گشتییەکانیەوە و بازرگانی ماددە سڕکەرەکان جڵەوگیر بکا، ئەمانەیش ئەو ئامانجانەن کە فۆکس وەک ئەرکی لە پێشینەی خۆی دایناون. ڕاستییەکانی مەکسیک لەگەڵ ئەرکە لە پێشینیەکانی ئیدارەی جۆرج دەبلیو بوش تێکەڵ بە یەکە بن. سەرۆک بوش خۆیشی وەک فەرماندارێکی پێشووی ویلایەتی تەکساس ئەزانێ مەکسیکێکی ساغ و داهێنەر و بەرهەمدار چەندە گرنگە بۆ وڵاتەیەکگرتووەکان. کاردانەوەیشی لەم بارەیەوە بریتی بوو لە ددان نان بەوەدا کە مەکسیک لە سەرووی ئەژەندەی سیاسەتی دەرەکییەوە دێ. ئەو ئەژەندەیەی بەندێکی سەرەکی لەخۆگرتووە سەبارەت بە هەوڵدانی هاوبەش، لەگەڵ کەنەدادا لە پێناوی ئامێتەکردنی نافتا و ناوچەی بازرگانی ئازادی نیوەی ڕۆژاوای گۆی زەوی بە هاتنی ساڵی 2005. گەیشتن بەو ئامانجە بە ڕادەیەکی زۆر پشت بە پەیوەندیەکی دیکەی جیاوازە بەستێ ئەویش پەیوەندی نێوان وڵاتەیە گەرتووەکان و برازیلە چونکە، بەرەوپێشچوونی سیاسەتی دەرەکی بەرازیل تەواو پێچەوانەی پێشکەوتنی سیاسەتی دەرەکی مەکسیک بووە. بەشی زۆرترینی مێژووی مەکسیک بریتی بووە لە تێکەڵەیەکی ڕق و بە گومان بوون لە وڵاتەیەکگرتووەکان، تەنانەت لەو کاتەشدا کە واقعی جوگرافی و ڕاستی ئابوورییەکان هاوکارییەکی بەتینیانە سەپاند. لەگەڵ ئەوەشدا فراوانی زەویەکانی برازیل متمانە بەخۆکردنێکیان بەخشیوە بە دامەزراوە و سیاسەتەکانی کە دواجار بۆتە هۆی ئازادبوونی لە حاڵەتی خودپەرستیەکی بەزۆرە ملێ سەپێنراو بە مەبەستی ڕاکێشانی هەستێکی نەتەوەیی موتەمەلمێل. بەر لە سەربەخۆبوونی برازیل کۆڵۆنیاڵێکی پورتوگاڵی نەبوو بە تەواوی مانا، بەڵکو، گەورەترین بەشی شانشینی پورتوگال بوو کاتێکیش ناپلیۆن پورتوگالی داگیرکرد ڕیۆ دیۆ جانیرۆ بوو بە پایتەختی ئیمپراتۆریەتی پورتوگال ئەم مێژووە گەورەترین خزمەتی دەرەکی پێشکەش بە ئەمریکای لاتین کرد گەلێکی مەشق پێکراوی فرە زمان کە هەوڵەدا لە پێناوی بەرژەوەندیەکی نەتەوەیی بۆ برازیل لەگەڵ تێکەڵەیەک لە جادوو بازی و خۆڕاگری و ڕێزگرتنێکی وریایانەی ڕاستیە نێودەوڵەتیەکان. لە بۆنەیەکدا هەندێک وڵاتم بۆ وەزیرێکی دەرەوەی برازیل وەها وەسف کرد کە بێجگە لە هێز ڕێزی هیچی تر ناگرن، لە وەڵامدا گوتی، بەڵێ، بە تایبەتیش وڵاتە بەهێزەکان. بەم شێوەیەش ئەبینین کە برازیل لە بەشی هەرە زۆری مێژووی خۆیدا وەک وڵاتێکی خاوەن سەروەری، سوور بووە لەسەر پەیوەندییەکی تایبەتی لەگەڵ وڵاتە یەکگرتووەکان. وەک هاوپەیمانێکی وڵاتە یەکگرتووەکانیش ڕەفتاری کردووە بە شێوەی بریتانیای پاش جەنگی جیهانی دووەم لە ئەوروپا. لە کاتی جەنگی جیهانی دووهەمدا فێرقەیەکی برازیلی هاوشانی هاوپەیمانان لە شەڕی ئیتالیادا بەشداری کرد. چەند فیرقەیەکی برازیلییش لە داگیرکردنی دۆمنیکاندا لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج هاوشانی هێزەکانی ئەمریکا چوونە شەڕەوە. سەرلەبەری هێزەکەش ژەنڕاڵێکی برازیلی بەڕواڵەت سەرکردایەتی ئەکرد. برازیل پەیوەندیە تایبەتیەکەی خۆی لەگەڵ وڵاتە یەکگرتووەکان وەها دائەنێ کە لە چەمکی ئەو دوو پایە دوانەیە ئەچێ، کە کەنەدی سەبارەت بە شەراکەتی ئەتڵەنتیک پێشنیاری کردبوو. برازیل ڕۆڵێک بۆ خۆی لە ئەمریکای لاتیندا ئەبینێ کە وڵاتە یەکگرتووەکان هەمان ڕۆڵ ئەمریکای باکووردا ئەگێڕێ، هەردوو وڵاتیش بە هەماهەنگی لە ڕێی ئاڵوگۆڕێکی هاوبەشەوە لە کاردابوون بە مەبەستی سیاغەکردنی چەند ئامانجێکی هاوبەش. یەکسانی تیۆری لە سەروەریدا لە نێوان هەموو وڵاتانی ئامریکای لاتینیشدا کە سیستەمی بەینی ئامریکا بە گریمان دایدەنا بەشێک نەبوو لە دەستەواژەکانی سیاسەتی دەرەکی بەرازیل. لە کاتی سەرۆکایەتی جێراڵد فۆرد لە ساڵی 1976 دا، وڵاتە یەکگرتووەکان پێگەیەکی تایبەتی وەک ڕاوێژکار بەخشی بە برازیل. کاتێکیش تۆماس دۆک مۆرگانی سەرۆکی لێژنەی کۆشکی سپی بۆ کاروباری دەرەوە پرسیاری ئەوەی لێکردم کە ئاخۆ وڵاتە یەکگرتووەکان برازیل بەرزەکاتەوە بۆ ڕیزی زلهێزەکانی جیهان؟ لە وەڵامیدا گوتم. گەورەم سەرۆک، ئەم ڕێکەوتننامەیە برازیل ناکاتە زلهێزێکی جیهانی. ژمارەی دانیشتوانی برازیل سەد ملیۆنە، هەروەها خاوەنی سامانێکی ئابووری مەزنە و تێکڕایەکی خێراشی هەیە لە گەشەی ئابووریدا. برازیل بەڕێوەیە کە ببێتە زلهێزێکی جیهانی، پێویستیشی بە قایلبوونی کەس نییە بۆ ئەوەی ئەو پێگەیە بپچڕێ. ئەرکی ئێمەشە کە خەریکی سیاسەتی دەرەکین مامەڵە لەگەڵ ڕاستییە بەرجەستەکاندا بکەین. بەڵام ئەم پەیوەندییە تایبەتییە برەوی نەسەند، چونکە بوونی ڕژێمێکی عەسکەرتاری لە برازیلدا لە پاش ساڵی هەزار و نۆ سەد و شەست و چوار و نیگەرانی پەرەسەندوو سەبارەت بە ئارەزووی شمولیانەی و یاسا بازرگانییەکانی وڵاتە یەکگرتووەکان، هەموو ئەمانە پێکەوە زنجیرەیەک گرژییان بەدوای خۆیاندا هێنا کە لە سەردەمی ئیدارەی کارتەردا تیژتر بوونەوە. بەدوای ئەوەشدا کەلێنێک کەوتە پەیوەندەکانەوە کە دە ساڵی خایەن کاتێک برازیل کەوتە چاوبڕینە ئاقاری تر لە هەشتاکانیشدا بڕیاریدا کە هەڵگەڕانەوەکانی سیاسەتی ناوخۆیی وڵاتەیە گرتووەکان و گەشەکردنی هێزی و متمانەی بەخۆی وەهایان کردووە نەکرێ پشت ببەسترێ بەو پێگە تەشریفیە تایبەتیەی وڵاتەیە گرتووەکان پێی بەخشیوە. بۆیە برازیل سیاسەتی پشتبەستنی تەواوی بە وڵاتە یەکگرتووەکان گۆڕی بە هەوڵێکی لەسەرخۆ بۆ زیاترکردنی ڕێگا دیپلۆماسی و ئابووریەکانی و بۆ کارکردنە سەر وڵاتە یەکگرتووەکان لە ڕێی زۆری بەدیلەکانیەوە. هەروەک هەوڵیدا پێگەیەکی باڵا بۆ خۆی لە ئەمریکای لاتیندا مسۆگەر بدۆزێتەوە. بە پشت بەستن بە ئابووریەکەی و ژمارەی دانیشتوانی کە لە کۆتایی سەدەدا گەیشتە 150 ملیۆن کەس و ئەو شەریکانەی کە ئەیتوانی بیانخاتە ناو مێرکۆسورەوە. لەگەڵ پێشکەوتنی ئەم سیاسەتە برازیل هەستیارتر بووە بەرامبەر بە کەمزانینی لەلایەن وڵاتە یەکگرتووەکانەوە، کەسایەتیە سەرکردیەکانیشی ترسی ئەوەیان هەیە ڕێکەوتننامەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئامریکا FTAA، بۆ ئەوە داڕێژرابێ کە تەنها وڵاتەیەکگرتووەکان سوودی لێ بچنێتەوە. نیگەرانی ئەوەشن کە مەرجەکانی پەیوەست بە ژینگە تەنها بیانوویەک بن بۆ کەمکردنەوەی دەسەڵاتی برازیل بەسەر ئەمازۆندا و کە ئەمریکا پێوەرەکانی کار و دژایەتیکردنی داپۆشینی بازاڕ وەک ڕووپۆشێک بۆ سیاسەتی پارێزگاری بەکاربهێنێ. پێشکەوتن بە ئاراستەی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا پێویستی بە هەوڵێکی زۆر هەیە لە پێناوی دامەزراندنەوەی پەیوەندیەکان لەگەڵ برازیلدا لەسەر بناغەی نوێ. هەوڵێکی لەم چەشنە گرنگیەکی تایبەتی هەیە، چۆنکە برازیل لە نەوەدەکاندا چووە ناو ئەو شەپۆلی ڕێکخستنەوەی هەیکەلیەتی ئابووری و سیاسیەوە کە مەکسیک و چلی دەستیان پێکرد. بەرابەریی سەرۆکی ناوداریش کە فێرناندۆ هێنریکی کاردۆسو بوو، برازیل تێکڕای هەڵاوسانی خۆی لە سەدا چلەوە دابەزاند بۆ خوار لە سەدا دە لە ساڵێکدا. لە ئەنجامی ئەوەشدا چەندین کۆمەڵ لە خاوەن دەرامەتە نەگۆڕەکان کە لەوەو پێش قوربانی دەسەڵاتی هەڵاوسان بوون چوونە ڕیزی چینی مامناونجییەوە و بەوەش تەنها بەشدارییان لە گەشەی ئابووریدا نەکرد بەڵکو بەشدارییان لە سەقامگیری سیاسیشدا کرد، حکوومەتیش دامەزراوەکانی خۆی خستە سەر کەرتی تایبەت و بەربەستە بازرگانییەکانی کەم کردەوە و هانی پارە وەگەڕ خستنە بیانییەکانی دا و تەنها ئەو کەرتە حکوومیانەی لە دەستی خۆیدا هێشتەوە کە ئەیتوانی بە لێهاتوویی بەڕێوەیان بەرێ و گەشەی ئابووری واز لێ هێنا بکەوێتە ژێر کاریگەری هێزەکانی بازاڕەوە. پیشەسازیی برازیلی کە پێشتر سنووردار و پارێزراو بوو، زیاتر چوویە ئاستی جیهانییەوە بە تێکڕایەکی گەشە کە ئەگەیشتە لە سەدا چوار، بەهۆی ئارامیی سیاسی و بازاڕی فراوانی ناوخۆ و حکوومەتی سەقامگیریشەوە، برازیل توانی بوو بە یەکێک لە گرنگترین وڵاتە ئابووری و سیاسییەکان لە سەدەی بیستەمدا. بەم پێگەیە و بەم هێزەوە برازیل توانی بەشێک لە باڵادەستی بەسەر کاروباری نیوە کیشوەردا لە دەستی وڵاتە یەکگرتووەکان دەربهێنێ ئەویش لە ڕێی چەند ڕێوشوێنێکی ڕاوێژکارانەی تایبەتیەوە کە بەر لە بی ساڵێک لەبار برابوون بە هەستکردنیش بەوەی دامەزراوە ئەمریکاییە میانیەکان ئامرازێکن بۆ پاڵپشتکردنی باڵادەستی وڵاتەیەکگرتووەکان، برازیل هەوڵیدا فراوانبوونی بێرۆکەی بازرگانی ئازاد خاوبکاتەوە تا ئەو کاتەی مێرکۆسور سەقامگیرەکات و ئارژنتین و پاراگوای و ئۆرۆگوای ناچارەکا پابەندبن پێوەی. ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئەڵلقەی پانزەهەمی کتێبی هێنریکی سنگەرمەن پێشکەشکردن تا ئەڵلقەیەکی نوێ